نیازی بەکەس نیە و هەمووان ئاتاجی ئەون هەر ئەو دەتوانێت بەڵا و ناخۆشی لابەرێت و پێویستی و داخوازیەکانمان جێبەجێ بکات. لم یلد ولم یولد ولم یکن له کفوا احد. هیچ کەسی لێ نەبووە و خۆشی لە کەس نەبووە هەرگیز هاوتا و هاوشێوە و دەسەڵاتدارێکی تر نیە کە لە بەرامبەریەوە بوەستێت و هاوشانی بێت.